دەی ئیبۆ باوکت بانگت دەکا بەڵی بابا کوڕم بەیەکەوە بڕۆین ڕاوی باڵندە بکەین دەی با بڕۆین باوکە دەی با بڕۆین دەی خێراکە کوڕم با بڕۆین مناڵەکان بەڵێ ئەزانن ماڵی حسێن لە کوێیە؟ نەخێر نازانین کوڕەسەیکەوە باوکم هات مامە گیان ئەزانی حسێن لە کوێیە؟ حسێن بۆ کچی خۆ حسێن ئێمە دەپرسێت حسێن داوێتی ئەو شاخانە وەڵا تەواومان کرد ها چیت دەوێت دەکەڕێن بە دو حسین چیت لە حسێن دەوێت حسین لە قوتابخانە هاوڕێ من بوو بۆی بیری ئەەکەم دەمەوێ بیبینم من حسێن لەم گوندە نییە ئوتە لێرە نییە ئا بەڵێ لێرە نییە ئەو لە ناو چیاکانە ئوتە لە ناو چیاکانە ئۆ نازان لە ناو چیاکانە نەخێر نەوەڵا من نازانم دۆکتە ئاغای بێگومان نازانیت لە کوێ بزانیت خانم دەستێک لە ناو ڕۆنە و دەستێک لە ناو هەنگوینە حسێن لە ناو چیاکانە لە ناو ئەشکەوتەکان دەخەوێت تۆ ئاگات لە چییە؟ ئێ منیش بۆیە دەمەوێ بیبینم تکاو لێ ئەکەم ئەگەر شتێک هەیە پێم بڵێ دەی حسێن شێت بووە هەموو خەڵک باسی ئەو دەکات ئەو لە تۆ زیاتر چاوی کەسی تر نابینێت دەی تۆ بڕۆ ئەو لاوە خێراکە بجوڵێ دەی دەی خێرا باوکە بە فیشک لیام دە دوایی دەفرێن ئەرێ وە لە کوێ کچێ تۆ ئەوە لە کوێ کچێ باوکت خەرکە شێت هەبێ چوومە لادێکەی حوسینەوە وتم بەش بیدۆزمە و قسەی لەگەڵ کە دۆزی نەوەڵا نەم دۆزیەوە ئەزانی و قسانێک کە لەسەر حسێنیانوت هەر هەمووی ڕاستە ها حسێن لەبەر من شێت بوو لە چیاکانە ئەکچە باشە من بە تۆم نەوت هەموو کەس قساکە کەس هەی ئەوە نەزانێت چی بڵێم ئامینە باوەڕم ناکرد باوەڕ بکە من و حسین زۆر یەکتریمان خۆشەویست بەڵام باوکم هەر توکمانی سووتان ئەی قوڕ بەسەرم ئەی باش ئێستا چیە بێت ئێ باشە تۆ چیتە بۆچی خەمە خۆیت چۆن خەم نەخۆم ئاسلی تۆ حسێنت خۆش دەوێت ئەویش تۆی خۆش دەوێت ئێستاکە چۆ خەم دەخۆیت ئەگەر چۆ خەم بخۆی منیش خەم دەخۆم لەم تەمەنەیە تووشی نەخۆشی شەکرە و دڵ هاتووم خەم کاریگەریم لێ ناکات ئەی قوڕم بەسەر ها ئەوە تا باوکشت هاتەوە من دەڕۆمەوە ڕاستە کچێ بەخوا ناڕۆی بۆ هیچ شوێنێ کچەکەم لەم کەشوهوا ساردە بۆ کوێ دەچێت هیچ نییە باوکە گیان بە تراکتۆرەکە تۆزێ بۆ خۆم گەڕام لە کوێ دەگەڕای کچەکەم ئای لە دەرەوە جێ بیستی گورگەکان نیت هەر بەخۆ من بوتایە ئەم گەڕاندێ تخوا وامەکە والله خەریک بوو شێت بم داوای لێبردنەکەم باوکە گیان کاتێک لەسەر زەویەکە بەفرم بینی بەیانی حەزم لە تۆزێ گەڕان بوو. باشە کچەکەم بڕۆ بگەڕێ بەڵام ئاگات لە خۆ بێ چونکە ئێرە شار نیە. دەی کچێ تۆش مەوەستە چایەکمان بۆ لێبنێ. هی کچێ تۆ ڕاوستدەی بزانم تۆ چیت وت؟ من، نەخێر هیچم نەوتووە. چۆن هیچ؟ تۆ چۆن لەو تەمەنەدا نەخۆشی دڵت هەیە پێم ناڵێی؟ ئاخر چۆن بە من ئەڵێی من نەخۆشی شەکرە و دڵم هەیە ها؟ بۆچی ئەوەنە خەمەی بە من تۆ؟ بۆچی من مرۆڤ نیم؟ ئەها سەیرکە، ئەوە شەکر و ئەوەش دڵم. ها بیگرە ئەو دانەیان تۆ بیخۆ. ئەی خوا گیان تۆ چەند زۆر زانیت وڵی منە کوژی لە خەما تۆ بە چاکەی من تۆزەکەم ڕەنگ بێ ماشەڵات چەند جوان برژاوە هابیگە فەرمو باوکە جیان ئەمەش بەشی دەستت خۆش بێ کوڕی خۆم بەخوا ئەم گۆشتە زۆر چاک برژاوە ها ئەم پارچە زەرگەش بۆ تۆ وەڵڵاهی وەبیللەهی وەتەڵڵاهی کێلگەکەتان وەک لۆکە خاوێن کردوتەوە دەستەکانتان خۆش بێت کوڕی خۆ فەرمو باوکە جان بۆ تێکەمەوە دەست خۆش سپاس باوکە ئینشاڵا ئەم سال بەرهەمەکەمان باش دەبێت ئینشاءله کوڕی خۆم ئێمەش وا پێشببینی دەکەین ئەگەر باران ببارێت زەویەکەش بە پیت و بەرەکەت دەبێت. لەگەڵ عەلی شوانە خواردنم برد بۆ حسێن خەفەت مەخۆ زۆر سپاس خدایە بۆ خۆت ساچی بکەوە ئەم کوڕە وەک چیایەک لە پشتمان دەتوێتەوە و هیچیشمان لە دەست نایەت باوکە بۆ خاتری خوا پێویستە من چی بکەم ڕجالی یەکەم باوکە ڕێگایەکم نیشاندا خۆشەویستی دوو جۆری هەیە کوڕی خۆم یەکەمیان تۆ ئەوت خۆش دەوێت دووەمیشیان بزانین کە بەڕاستی ئەوەی بەرامبەریشت تۆی خۆش دەوێ ئێستا یەکێکیان کچە ئاغایە ئەوی تریان کوڕێکی سادەیە و هیلادەیە حوسێنی کوڕمان وەک کوێرێک کچی ئاغای خۆشویستووە، ئێستا ڕەشۆ ئاغا بۆ کچی خۆی بە ئێمە بدات؟ ڕاستیان وتووە هەموو کەسێک لە ئاستی خۆی سەیر بکات. ئاخ! تۆ وەرە ئەمە بە حوسێن بگەیەنە، پێ بڵێ شەش مانگە شەو و ڕۆژمان لە خۆمان حەرام کردووە، کچی خەڵکی لەناو جێگای گەرم و نەرم بخەوێ و حوسێنی قوڕبەسەریش بۆ خۆی لەناو ئەو چیا و بەردانە بخەوێ. ئەی خوایە زۆر شکر بۆ تۆ بەزەی بخەیتە دڵی ئەو خەڵکەوە بابزین مانای خۆشەویستی چییە؟ ئەو کوڕە پارتزێ ڕێک بوو چی بەسەر هاات. حسێن جارێک پێیوتم براژن من ڕۆژێک دەبم بە مامۆستا خێزانەکەشم دەبێت بە مامۆستا لە لادەیە کە هیچ مامۆستای لێ نەبێت ئێمە دەبین بە مامۆستا ئەم لادەیە وەک ئەو مناڵە بچووکانە ئێمەش مناڵمان دەبێت من لەوەم پرسی ئەم کتێبە بەختە مامۆستایە دەبێت چێ بێشتوو بە تۆ بکە حوسێن حسێن گیانی ژووتی کچی ڕەشۆ ئاغایە والله هیوام زانی بەردێکم لەسەر دڵ دادەنێن والله نەمویست دڵی ئەو بشکێنم وتم حسێن خەیاڵ دامەنێ ئاغا چۆن کچی خۆی دەدا بە تۆ وتی باشە بۆ نایدات بە من براژن خۆ ئاغا کەسی خوێندەواری خۆش دەوێت دەرچوو ئاغا کەسی خوێندەواری خۆش ناوێت ئەو پیاوە تەنها پارەی خۆش دەوێت ئەوە تا کچەکەی خۆی نەدا بە حوسێن حاڵی جوانە بێ خۆی ئەبینێتەوە حسێن گیان حوسێن براژن وتی ئەگەر نانەکەی نەخوارد ئەوە پێم بڵێ منیش پێی دەڵم نەی خواردم ئەم ترشاتە چەند تاڵوتونە دەی حوسێن لەگەڵ ما بخۆ بریا هەموو تاڵیەکان بەهۆی ترشاتەوە بواە یوسف ئاغام زۆر خەم دەخواوە نییە ئەی چۆن خەم ناخوات وەکو ئەو وایە یوسف ئاغا ڕۆشت بێت و یەکێکی تر هاتبێتە شوێنەکەی یوسف ئاخا بۆ تۆ زۆر بێتاقەتە ئەی نازانی کە یوسف ئاخا دڵخۆشترین کەسی ئەم لادەیە بوو نازانیت تۆ دەزانیت خۆشەویستی چییە؟ ئەی چۆ نازانە حوسێن منیش خۆشەویستم هەیە باشە گەر ئەو مرۆڤی خۆشت دەوێت نیاندا پێ چی دەکەی ئەقل و هۆشم نامێنێت و شێ دەبم شێ دەبم منی شوام لێ هاتووە شێت بوون گەر لە لادێیەکە مناڵەکان پرسیان شێ چۆنا تۆش ناو نیشانی منیان بدەرێ علی شوان. ئای حوسێنە داماوە چیت بەسەر هاات. بەڵێ دکتۆر جان گوێبیستی تۆم سری ئەشعەکەمان کرێ گرتبوومان لە ڕاستیدا هیچ جیاوازییەکی نییە لەگەڵ ڕابردوودا. لەوانەیە خەم بخۆیت کە وا بڵێم، بەڵام باری تەندروستی کچەکەت هیچ باش نییە. هەرچەنە هەندێک شت هەیە نامەوێ بە تۆی بڵێم. دەبێت بیڵێی دکتۆر. گەر بە من نەڵێی ئەی بە کێ دەڵێی؟ ئەی من باوکی ئەو کچە نیم؟ من پێشتریش بە ئێوەم وتبوو، بەداخەوە لە ئەنجامی ئەو تاقیکردنەوەی کە بۆمان کرد، هەموو پێشبینیەکانم ڕاست بوون لە جەرگی سپی ئاسنی کچت ئاو کۆبۆتەوە بەڕاستی ئەمە زۆر ناخۆشە ئێستا دەمانەوێت تاقی بکەینەوە کە ئەم نەخۆشیە ئێستا لە چ ئاستێکدایە. ئەلو ئەلو ئاغا بۆ وەڵام نایتەوە ئەلو ئەلو. باوکە بۆ ئێوارە چ باوکە گیانەوە چی بووە باوکە ئەوە چی ڕوویاوە هیچ کچم هیچم نییە باوکە گیان ڕەنگە سرد بۆ پاڵپەسۆت بەرز بۆتەوە نەخیر کچەکەم وڵە هیچم نییە بەڵێ بەڵێ هەیە من دەیبینم پێشکەمێک تەلەفۆنم بۆ کرا هاوڕێکی ئازیزم مردووە بۆ ئەو خەمم خوارد لەوانەیە بەهۆی ئەو بێت لە بیری دەکەم خەفەت مەخۆ باوکە گیان تەندروستت خراپ و ماساوێکە بۆکەم تۆزێ باشتر بی نەخێر کچەکەم هیچ ناخۆم تۆ دەدویست شتێکم پێ بڵێ ئەمینە دەپرسێت دەڵێ بۆ ئێوارە چ خواردنێ بکەین ئەی نازانیت کچەکەم هەرچیا بێ دەیخۆم ئێوە حەستان لە هەرچ خۆراکێک بێ ئەوە دەخۆم باشە بە هەر حاڵ باوکە گیان تۆ باشی باشە مۆڵە خەمی بنن نەبێ زۆر باشە ئافرین بۆ ئێوە باوکە باوکە بۆ باوکە چییە کوڕم چییە چییە کوڕم هایی بۆ چییە بابا باوکە ئەمڕۆ لە قوتابخانە لەوێ شەرم بۆچی کوڕم ئەی تۆ بەڵێنت بە منەدا شەڕ نەکەی گوناهی من نەبوو باوکە ئەمڕۆ قسەیان بە مامم وت ئەی با بڵێن کوڕم هەموو قسەیەکی خراپ بۆ خۆیان دەگەڕێتەوە ئەوە چۆن دەبێ باوکە کەس ناتوانێت بە مامی من بڵێشێت یەکسەر بۆکسێکم لە ناو دەمیدا هیچ کات مرۆڤی ئاقل شەڕ ناکات زۆر عیبە دوایی مامۆستا ئێمەی ئاش کردەوە وتی ئەوەی ئەم جارە شەر بکات لەوانەکانی دوا دەکەوێت ئافرین بۆ مامۆستاکەت دەستی خۆش بێ ئیتر نابێ شەڕ تەواو باوکە هۆ براژن لەگەڵ تۆمە بڵێ بزانم عەلی حوسێن نانی خوارد خواردی بەڵام زۆر کەمی خوارد دەستت خۆش بێ ئەک دەستەکانت خۆش بێ ئامینە ئافێتت بێ ئاغا ئەڵڵا بۆنی چەند خۆشە کچێ بەڕاستی من زۆر حەزم لەو پیازەیە بەڵام ئەگەر من بە دەستم بیشێنم پیاز بۆ هەموو نەخۆشیەک باشە باوکە مامۆستای زیندەوەرزانیمان ئەیوت پیاز بۆ نەخۆشی شێرپەنجە زۆر زۆر باشە باوکە گیان بەڕاستیتا بۆ نەخۆشی شێرپەنجە باشە ئەی بوەستاوی کچەکەم مادەم سودی هەیە بیخۆ تۆش دەی زوبە زۆر زۆر پیاز بخۆ تاکو چاک بیتەوە. ئێ باشە بۆچی من بیخۆم خۆ من نەخۆشی شێرپەنجەم نییە. نەخێر کچەکەم خودا دووری بکاتەوە لە تۆ بۆ ئەم قسەیە دەکەیت ئەی کچەکەم بۆ خۆت ناڵێی پیاز سوودێکی زۆری هەیە دەی بادەم بە سوودە تۆش بیخۆ باشە باوکە گیان مادەم تۆ زۆر حەزت لێتی ئەو زۆرە خۆ کچەکەم شیفایە بۆ تۆ ماشەڵا باوکە پیازی ئەم ساڵ پیازێکی زۆر باششوتی و پیازەکان ئینشاءله هەموو بەرهەمەکانمان ئەم ساڵە باش دەبێت کوڕی خۆم. دەی کچەکەم خێراکە لە برسان خەریکە بمرین دایکە خواردنیە مێوارەمان چییە؟ شلەی بامەیە کوڕە دیسان شلە باوکت حەزی لێە ئەمڕۆ لە ڕادوێ بیستم خاکەکەی بەرهەمی هەران بە پیت بووە و بەرهەمی زۆرە خەڵقی لادێیەکە کردویانە بە جەژن چۆن نایکەن بە جەژن ئێمەش لەوێ زەوی کشتتوکاڵیمان هەبواە دەمان کرد بە جەژن باوکە پێت وایە ئەو زەویانە چەند پارە دەکا والله کوڕی خۆم ئەم زەویانەی کە بیری ئاوی لێیە بەرهەمەکانیان باشە بۆ هەر یەک چیلۆ 20 تا 25 لیرەیان پێدراوە بەڵام ئەو زەویانەی کە بیری ئاویان نییە بەرهەمەکانیشیان باش نییە بیرکەرەوە باوکە یەک لیرە ئەدەین و 25 لێش وەردەگرین باوا دابنێ شەش تا حەوت لیرەت خەرجیە ئەوەی تریشی قازانجە ئەو پارە چۆن تەواو دەبێت. خەمت نەبێ کوڕی خۆم تەواو دەبێت تەواو پارەی ئێمە زوو کۆتایی پێ دێت و تەواو دەبێت. زۆر ڕاستە ئینشەڵڵا بەرهەمەکەی ئێمەش ئەوەندە پارە دەکات. باوکە ئەگە بەرهەمەکانی ئێمەش بۆ یەک کیلۆ بیست تا بیست و پێنج لیرەی کرد ئەوا پاسکلێکم بۆ دەکڕی؟ بۆم دەکڕی باوکە؟ بەرهەمەکەی ئێمە نیسکە ئەوەندە پارە ناکات بەڵام کوڕەکەی خۆم ئەمرەکات بەسەرچاو. پەیمان بێ؟ بەڵێ بەڵێنەدەم من قەدرۆم لەگەڵ تۆ کردوە کوڕە دایکە بزانە باوکم پەیمانی پێدام بۆم بکڕێ تۆ شاهید بە ها ڕاستە ئیبۆ ئەگەر باوکت پەیمانی دا بۆت دەکڕێت دڵنیا بە بۆت ئەکڕێت باپیرە تۆش ئەبیتە شاهێد جگە لە دایکت منیش دەکەیتە شاهید گرنگ نییە منیش بکە شاهێد بەڵێن بێت ئیبۆ ئەگەر بەرهەمەکە چیلۆی دەلیرە بکات دوو پاسکلت بۆ دەکڕم دوو پایسکل باوکە ئۆ ئەی کوێ سواری پایسکلەکەی تر دەبێت من باپیرێت دایکێت هەر هەمومان سوار دەبین وتت دایکم هێ بەم لە سوار دەبێت دەی کچی خۆم برسیمانە باوکم ڕاستت پێڵێ دەی خواردنەکە سار دەبێتەوە. ئاخ عاشق ئاخ چۆن نەگەیشتم بە تۆ ئای کە چەند جوانە دڵە نایە سەیری بکەی چاک لە دەستم ڕۆیشت. باپیرە حسێنی مام زۆر کچی جوان شۆخ شەنجی خۆشویستووە بەڵێ خۆشی ویستووە ئەم خۆشەویستیە مانای چییە تۆش خۆشەویستیت کردووە ئیبراهیم خۆشەویستی شتێکی وەها سەیرە ئاگر بەراورد دەکرێت لەگەڵ خۆشەویستی چاوەکانی مرۆڤ لە خۆشەویستیەکەی زیاتر هیچ شتێکتر نابینێت کوڕی خۆم ئی بۆ ناخەوێت و نان ناخوات و ئاو ناخواتەوە تەنها بیر لەو دەکاتەوە خودا ئەم ئاگرە نەخاتە دڵی هیچ کەسێکەوە بەڵام خۆشەویستیەکی وەها گرنگ هەیە ئەویش گەورەی هەموو خۆشەویستیەکانە کە خۆشەویستی خوددایە هەموو کاتێک پێویستە شکر بین باشە باپیرا باوکم دایکمی خۆش دەوێ بێگومان خۆشی دەوێت چۆن خۆشی ناوێت ئەی چۆن دەبێ یەکتریان خۆش بوێ باپیرا ئەویش خۆشی دەوێت ئەوان چۆن یەکتریان خۆش دەوێ کوڕە دەبڕۆ بخەوە گوێ درێژی گەورە تۆش پسیاری زۆر دەکەی کوڕی خۆم بڕۆ پسیارانە لە دایکت بکە ئەله تاقەتم هەیە ئەوەندە لەگەڵ ئێ باشە بڵێم باپیرە تووڕە مەبە بیر لە حسێن دەکەیتەوە وا نییە بێزگە لەو من خەمی ترم هەیە تۆ ڕاست دەکە دیوسف ماڵم هەیە مناڵم هەیە خێزانێکی جوانیشم هەیە ئەگەر کەمیش بێت کەمێک داهاتم هەیە زۆر خەڵکیشەیە ئەمانەی نییە کاتێک کە ئەوان ئێواران دەگەڕێنەوە ماڵەوە ناتوان پێداویستی مناڵەکانیان دابین بکەن ئەگەر دڵخۆش نەبی هەموو دنیا هی تۆ بێ هیچ سوودێکی نییە ئەوە ڕەشۆ ئاغا زەوی هەیە و لادێی هەیە و چەندەها سەیارەی هەیە و بەڵام هەستی مرۆڤایەتی نییە بە کەڵکی چی دێت ئەگەر نەیەوێ دوو عاشق بێگوێنێت ئیترەوە ئاغایەتی بە کەڵکی چی دێت دەوڵەمەندی بە کەڵکی چی دێت ئەو کوڕوانە و مارود و پشک دەنوێت ئەو کوڕە چ گوناحێکی هەیە لەو شوێنە ناخۆشە لەنا ئەو دار و بەردە دەنوێت ئەگەر تۆ پێت ناخۆش نەبێت بەیانی دەچم لەگەڵ حوسێن قساکەم بەڵکو دەگەڕێتەوە چی ئەڵێیت؟ ئاخ زەینەب ئاخ خۆزگە سوودی هەبواە هەم خەڵکی لادێکە دەچوو قسەی لەگەڵ دەکرد نایەت و نایەت و نایەتەوە بەڵکو قسەی من ناشکێنێ ها بڕۆ بڕۆ لەگەڵ بێ ئیبۆ ئاگداری خۆت بە لەگەڵ کەس شەر نەکەیت باشە باشە دایکم دایکە بڵێ کوڕەکەم تۆ باوکمت خۆش دەوێ ئەم قسەیە لە چێ هێنایی بۆ هیچ هەروا پرسین باوکتم خۆشەوێت و تۆشم خۆشەوێت دەزانی ئی بۆچی لە من پرسی؟ چی پرسی؟ وتی تۆ باوکمت خۆشەوێ؟ ئەی هاوار ئەم قسانە لە چووە هات ئێ تۆ چیت پێوت؟ من وتم خۆشم دەوێ ئەی تۆ منت خۆشەوێ؟ ئێ بەڵێ زۆرم خۆش دەوێ ئەی پیاژنی خۆی خۆش ناوێت؟ ئەگەر خێزانەکەی وەک تۆ جوان بێ و وەک تۆ ڕەوشتی جوان بێ ئەوە بێگومان خۆشی دەوێ درۆم لەگەڵ ناکەیوانە ئەگەر من درۆ بکەم ئاوا شوێر دەما ئەو بۆ کوێ چووی ئەوە لێرام ئایزەینەوە چیەوە هەڵمە خەڵەتێنی؟ من با بڕۆم ئاگام لە بەرهەمی نیسکەکە بێت بەشک و چیلۆی دەلیرە بکات پەیمانم بە ئی بۆ داوە پاسکلی بۆ بکڕم بەخوا ڕاست دەکەیت ئەگەر بۆی نەکڕی لادێکەمانە هێنێتە سەر دەی بیخۆن باوکە ماندوو نەبی من نەڕۆم دوای تۆش وەرە باشە ئێ ئێ دەی هەر ناخۆن گەنمیشتان دەدەمێ ناخۆن دەی کش کش بڕۆن دوورکەونەوە دەی لێرە مەبێنێ پیسی بکەنەوە ناوەی دەی دەی دەی کش کش کش کش زینۆ ئەو دەتەوێت بۆ کوێ بچیت هیچ دەچمە لای حسێن خواردنی بۆ دەبم لەوانەیە برسی بێ حسێن هاتەوە نەخێر ئێستاش لە تایەکانە بەرفە پێم ناڵێ بۆچیە پرسی هیچ هەروە حەزم کرد کچێ پێیەتی حسێنت خۆش بێ وانە بەڵێ ئاخۆشم دەوێت بەڵام ئەو ئاسڵێ خۆش دەوێت و هەرگیز چاوەکانی من نابینێت قسەکەی تۆ ڕاستە بەرفە ئێمەشی لە بیر کردووە دێخوا حەفی ساد لەگەڵ باپیرە حەسەن ئەوە تۆی بەخێر بێ سەر چاو منم کچەکەم ماندوو نەبیت پاس باوکت چۆنە باشە دەبێت چۆن بێت فەرموو فەرموو باپیرە لێرەیە. سلام و علیکم خاڵە مەمۆ علیکم السلام بەخێر بێ لە پێڵاوەکانت داکەنە ئەزیەت مەکێشە کچی خۆم من خۆم دای دەکەنم ڕوس بیبی دەست خۆش چۆنی خاڵە مەمۆ واکۆم بینی تەندروستی چۆنا خوا گەورەیە ئێستا چۆنی دڵم بێ تااقەت مەکە تۆزە گەێشێ جار جار هەناسەم تون دەبێ و جوێشم بەخوا نابیشێ چاک دەبی ئیشاڵڵا ئەوەش دەردە پیریە خاڵە مەمۆ ئێوە خەریکی چین وەڵی چی دەکەین ئەوە خەریکی کارکردنین ئەرێ وەڵە چی دەخۆی تۆ باپیرە حەسان جامی ئاوم بۆ بێنە کچم سیرکە خواردنم بۆ هێناوی حسێن دڵنیام غەریبی خواردنی ماڵەوەکەیت سیرکە چیم بۆ تێناوە چی بەدەستی خۆم خواردنەکەم لێناوە فاسلای وشکم بۆ هێناوی حسێن بیبەری تاڵ و توونم بۆ هێناوی جگە لەوە جلیشم بۆ تێناوە ئەوانی لەبەرد کردو دای بکەنە پیس بوونە ئەم جلانە لەبەر بکە باشە دەی وەرگرە دەی وەرگرە حوسێن دەوەرگرە وەرگرە دەی دەی زۆرەوە ها خواردنەکە سەر دەبێتەوە چییە باوکە باش ناتبینم شتێک بووە؟ وەڵی کوڕی خۆم هیچ شتێک نەبووە ئەمڕۆ چوومە ماڵی مەمۆ هیچ باری تەندروستی باش نەبوو پێت چۆنە باوکە با بیبەینە دکتۆر باشترە. مەمۆ وا دیارە پێویستی بە دکتۆر نەماوە یوسف باری تەندروستی زۆر خراپە. وا مەڵێ باوکە ئای خاڵە مەمۆ ئای یادی بەخێر لە سەردەمی گەنجیە بە ناو زەویە پڕ لە ئەلغامەکاندا ڕای دەکرد ئەو کاتی خۆی بەبێ من نەدەچۆ هیچ شوێنێک تەنانەت بۆ شەڕکردنیش بە ئەلغام لە لای ئێمە گەمەی منداڵان بوو من لەو دوایە تووشی پێکانێکی گەورە هاتم ئەویش وازی لەو کارە هێنا ئێمە بێجگە لەو زەویە کشتتوکاڵێنە هیچمان نییە باوکە هەندێک لە ئافرەتەکانمان بێ پیاو ماونەتەوە وە مناڵەکانیشیان بێ باوکن هەمویان بەهەتی و ماونەتەوە ڕاز دەکەی کوڕی خۆم وا باشە من بڕۆمە ماڵەوە و جلەکانم بگۆڕم و بێمەوە باشە باوکە بڕۆ یاڵە ئەوەش دەردە پیریە کوڕی خۆم بە منیان دەوت قەت باوەڕم نەدەکەیان دەگوت باوکە دەیانوت زاوایەکی باش لەگەڵ کوڕی خۆت هیچ جیاوازیەکی نییە تۆش لەگەڵ باوکم هیچ جیاوازیەکت نییە بڕوا بکە منیش تۆم وەک باوکی خۆم خۆش دەوێت خوا سەلامەتت کە پێچێت تۆ هاوڕێ حسێن بیدوانە هاتم ئەو لەگەڵ خۆم ببەم ئەگەر بتەوێت تۆش وەرە چی دەڵێ دیت ئەمە هاوڕێی تۆیە؟ من تاکە هاوڕێم ئەوەیە نەقسە دەکات و نەخەمم پێدەدات و لەگەڵ منیش دەخەوێت و لەگەڵیش مە هەڵدەستێت حسێن تۆ لێرە سەرمات نابێ کەش و هەوا لێرە ساردە شەو سەرماتە بێت حسێن دە وەرەوە لەگەڵم با بچین بۆ ماڵەوە یعنی نامەوێ من زۆرت لێ بکەم هەروەکو ڕابردوو لەگەڵمان بە حوسێن دڵنیا بە باشتر دەبێ برای گەورە دویسفیش زۆر دڵخۆشە بێت و ئی بۆ هەر شێ دەبێ بۆت هەر پێمەڵێ بۆ مامم ناگەڕێتەوە من بەڵێنم بە یوسف داوە گەر قسە لەگەڵ تۆ بکەم قسەم ناشکێنی وتم حوسێن لەگەڵ خۆم دەێنمەوە خۆت ئەزانی یوسف چەند تۆ خۆشەوێت لە من و لە ئیبۆش زیاتر تۆ خۆشەوێت بەخوا قەت دڵی تۆ ناشکێنێ ئەزانی باوکم چی ئەوت دەیوت حوسێن مرۆڤێکی خوێندەوارە شێرە ئەو چ کچێکی بوێت دەتوانێت بیخوازێت لەبەرەوەی من ئافرەتم هەموو کچەکان لە من دەپرسن و دەڵێن کەی حوسێن دەگەڕێتەوە هەمویان خەمی تۆیانە باوەڕم پێ بکە دەی حوسێن با بچین بۆ ماڵەوە دڵم مەشکێنە دەی توخوا. گەر بتەوێ ئەمەش لەگەڵ خۆمان دەبینەوە ئیبۆ زۆر حەزی لێیە دەی حوسێن گیان بۆ نایە لەگەڵم بۆ لەبەر ئەوەی ئاغا کچەکەی خۆی نادا بە تۆ هەموومان بە ئەو دەگۆڕیتەوە هەموومان خەمی تۆمانە هەموو خەڵکی لادێ باسی تۆ دەکەن و دەڵێن بۆ کچە ئاغایەک چێت بۆ لە ناوشکەفتەکان دەخەوێت تۆ بۆ واکەیت بۆ حسێن بۆ وا دەکەیت دەکخوا حەق لە کچە بستێنێ حەق لە باوکی بستێنێتەوە خواززا باوکی بدات بۆ ئەوەی کردی بەرامبەرمان زۆر سپاس دەکەم عەزێتت کێشا.